ئینسان، مرۆڤ، لە دوو بەش پێکهاتووە، بەشێکیان بە چاو دەبیندرێ و ئاشکرایە کە بەشی جسم و لاشەیە، ئەو بەشەیە کە دەستی لێ دەدرێ و هەستی پێ دەکرێ و نەشتەرگەری تێیا دەکرێ و زانستێک هەیە ئەندام بە ئەندام باسی کردووە، بەشێکی تر لە مرۆڤ بەشێکی نادیارە، بەشێکە بە چاو نابیندرێ کە بریتییە لە ڕوح، لە دەروون، لە نەفس. جا هەر وەکو چۆن لاشە تووشی نەخۆشی دەبێ چۆن لاشە تووشی نەخۆشی دەبێ جا نەخۆشیەکە جاری وایە نەخۆشیەکی سادە و بچووکە بە حەپێکی بچکۆلە چارەسەر دەبێ جاری واشەیە نەخۆشیەکە لەو ڤایرۆس و میکرۆبە بچکۆلەوە گەورە دەبێ و تەواوی جەستەکەدا دەپۆشێت بێهێز و لاوازی دەکا تا سەرەنجام لە ناوی دەبا بە هەمان شێوە، بە هەمان شێوەی جەستە کە نەخۆش دەکەوێ، دەروونی ئینسان، نەفسی ئینسان تووشی نەخۆشی دەبێ کە پێی دەوترێن نەخۆشیە دەروونیەکان. دەروونی ئینسان تووشی نەخۆشی دەبێ کە پێی دەوترێن نەخۆشیە نەفسیەکان. لە زاراوە شەرعییەکاندا پێی دەوترێن نەخۆشی وەسوەسە کە بەڕاستی ئەمڕۆ ئەم سەردەمەی کە ئێستا ئێمە تیا دەژین نەخۆشی دەروونی و نەفسی نەخۆشیەکانی وەسواسی بۆتە کێشەیەکی کۆمەڵایەتی و دەروونی و پزیشکی خەڵکێکی زۆر پێوەی گیرۆدەیە هەر یەکەی بە جۆرێک و بە ئاستێک بۆیە بەم لەم وتارەدا لەم وتارەدا پشتیوان بە خوای تاک و تەنها و میهرەبان ان شاء الله باسێک لە دەروون دەکەین لە نەفس دەکەین لەو وەسوەسانە دەکەین کە خەڵکێکی زۆر هاواریەتی لە دەستی چارەسەرێکی پێویستیشی دەست ناکەوێت شوێنێکی ناهێشێ بڵێ دەچمە لای دکتۆرێک جەڕاحیەک عەمەلیاتێکم بۆ بکات دەرزیەکم لێدا حەبێکم بداتێ بەڵام بەردەوامی ژیانی هەست بە ناڕەحەتی و دڵتەنگی دەکا ئیمامی نەوەوی ڕەحمەتی خوای لێ بەدە فەرمێ وەسوەسە دوو جۆری هەیە وەسوەسەیەکمان هەیە پێی دەوترێ وەسوەسەی لە ناکاو کە ئەمە هەموو کەسێک تووشی دەبێت کتوپڕ خەیاڵاتێک بەسەر تا دێ وەسوەسەیەکت تووش دەبێ أعوذ بالله من الشيطان الرجيم یەک دەکەی و لەبیر خۆتی دەبێ و هیچ نییە ئەوە ئەوە هەموو کەس تووشی دەبێ و بەسەر تا تێدەپەڕێ و دەڕوا بەڵام پەنا بەخوا جۆری دووەمی وەسوەسە کە زۆر خەتەرە وەسوەسەی چەسپاو و بەردەوامە کە لە لاشەی ئەو ئینسانە دەرناچێت کە لەو مێشکەیە ناسڕێتەوە بەردەوامی خوا لەگەڵیایەتی کە ئەمە پێی دەوترێ وەسوەسەی قەهری وەسوەسەی ناچاری ئەبێتە خولیایەک ئەبێتە مەلەکەیەک لە ژیانی ئەو مرۆڤەدا و لێی جیا نابێتەوە وەسوەسەی مەترسیدار چەند جۆرێکی هەیە یەکەم لە بواری پاک و خاوێنیدا ئەها جاری وایە بوارەکە پیرۆزە کە ئەم ئینسانە پێوەی مبتەلا بووە لە بواری پاک و خاوێنیدا مرۆڤ بەوە تووشی وەسوەسە دەبێ ئەو کارانەی کە یاسایەکی دیاریکراویان هەیە لە لای خەڵک ئەم لە سنوور تێی دەپەڕێنێ بۆ نمونە بەڕێزان هیچ کەسێک نییە بڵێ دەست و دەم و چاو و خۆشتن بۆ ئینسان پێویست نییە بەڵام هەموو مرۆڤێکی ئاساییش دەزانێت تۆ دوو جار دەستت بە سابوون شت، سێ جار لفکەر لە خۆتدا و لەشی خۆت شت، ئیتر ئەمە کافییە. ئەگەر ئینسانەکە لەو سنوورە چووە دەرەوە، تووشی ئەو حاڵەتە دەبێت، جار بۆ جار لێی زیاد دەکات، سەرەنجام سەرلێشێواو دەبێت پەنا بەخوا. ئینسانی وا هەیە دکتۆرەکان و فەرموویانە ئەوەندە دەستی شتووە ئەوەندە دەستی شتووە ئەم جارە سابون نا ئەم جارە دوایی بەو شامپۆ نا بەو شامپۆیە حەتا پێستەکەی وای لێ هاتووە تەنک بۆ تووشی ئیتیهابات بۆ پێستی لێ بۆتەوە هێشتا گومانی هەیە کە پا نەبۆتەوە وەڵاهی خوشکێکی بەڕێز لە ئەم مانجیدەدا کە ئێستا تیا دەژین مانجیدەی دوو هەزار و یانزە باسی ئەوەیان لێ پرسیم کە بەتەمام بیبەنە لای مامۆستایەک و قورئانی بەسەرا بخوێنێ و نیشانەی نەخۆشی جندۆکەداری و ئەوانە کە من بۆ خۆم لەو بابەتانە شارەزاییەکم نییە بەڵام تەنها لەبەر خاتری خوا پرسیم ئەمە گرفتی چییە کە ئێوە بەتەمان ئاوا بیبەن و جنۆکەی لە لەش دەرکەن و ئەوەندەی کە بترسێ ئەو خوشکە بەڕێزە خۆی فەرمووی دوو سەعات زیاتر لە حەماماو ماومەوە دوو سەعات زیاتر بۆیلەری ئاو پڕ لە ئاوی گەرم بووە حتا دوا چۆڕی هەڵچۆڕا و ئاوە ساردەکە لەو سەرەوە هاتوەتەوە دەبەی گەورەی شامپۆ هەیە لەوانێ سێ چوار لیتر بگرێ هەر هەمووم لەسەری خۆما سەرف کردووە هێشتا دڵنیام کە ئەو قژانم پیسی پێوەیە هێستا دەزانم کە پیسی پێوەیە ئاخر چۆن نەزانی وەڵاهی هێشتا ئەوزانم کە هێشتا ئیسان پا نەبووەتەوە تەنانەت جار هەبوو هاوسەرەکەی ژیانی دەگو بەڕاستی گرفتار بووین ژیانمان نەماوە نازانین ئەمە چییە کە لە حەمام هاتوتە دەرەوە بە بەتانی بردومانە بۆ خەستخانە چونکە لە ناو سیەکانیەوە هەناسەی شامپۆی داوەتەوە ئەوەندەی هەڵمژیوە ئەمە لەناوچوونێکە لەناوچوونێکە و چارەسەرێکیشی فەقیرە شک نابات چی لێ بکا ئەبێ بگەڕێەوە بۆ خزمەت پێغەمبەر صلی الله علیه وسلم ئەم دینە ڕەحمەتێکە ئەوەی وەک خۆی وەریگرێ دوورە لە زەحمەت دوورە لە نەخۆشیە دەروونیەکان ها دەست نوێژەکەمان کە خەڵکێکی سادە و ساکار و دوور لە دین پەنا بەخوا بڵێ جا دەست نوێژ چییە لە دەست نوێژە چارەسەری نەخۆشی دەروونی هەیە لە سونەتەکەی پێغەمبەر صلی الله علیه وسلم خۆشەویستی خوا دەستنوێژی هەڵگرت و هەموو ئەندامەکانی دەستنوێژ دەموچاو و دەست و قاچی سێجار سێجار شتن. دوایی ڕووی کردە سەحابەکان و فەرمووی هاکەزە الوضوء دەستنوێژ ئاوا دەگیرێ. فمن زاد على هذا کەسێ لەم سێجارە زیاتر دەستنوێژەکە بگرێ یعنی چوار جار دەموچاوت بشۆی چوار جار قۆڵت بشۆی چوار جار پێنج جار قاچت بشۆی او نقص یان بە کەم و کورتی بیکە هەر چڵپێک کرد لە دم و چاوت دا و ئیتر واز بێنی ئاوایەکت کرد و ئانیشکت تەڕ نەبوو بڕۆی بەلاوە فەرمووی لێی زیاد کەی یان لێم کەم کەی فەقەد ئەساء ئەوەی لێی کەم کاتەوە تاوانی کردووە چونکە دەست نوێژەکەی دروست نییە ئەوەی لە سێ جار زیاتر ئەندامی دەست نوێژی پشوا فەقەد ظەلەمە ئەوە زاڵم و ستەمکارە ئەوە لە ڕیزی زاڵمانە خوا حیسابی بۆ دەکا وەڵڵاهی خەڵکی دیندار دەبینی لەو بەربەلوعانەی مزگەوت جار هەیە ڕەم بێ بڵێی دوو بەرمیل ئاوی سەرف کردووە جار هەیە نوێژی سنەت و تەزبیحات و قامەت و ئەمانە هەمووی دەکرێ هێشتا ئەو لە دەست نوێژەکەی نەبۆتەوە ئەمە مخالفەی فەرموودەکانی پێغەمبەرە صلی الله علیه وسلم لە کاتی خۆشتنا ئەنەس دەفەرمێ کان النبی صلی اللە علیه وسلم یغتسل بالصاع الی خمسة امداد ويتوضأ بالمد ئەمە لە صحیح بخاری و مسلمە ئەم فەرمودانە هاتوون کە هیچ گومانیان تێدا نییە ئەنەس کە هاوڕێ و خزمەتکاری پێغەمبەر بۆ صلی الله علیه وسلم لە تەواوی ژیانە تا پێغەمبەری خوا وفاتی کردو ئەمە لە گەن ئەم گەنجە لە خزمەتیا بووە ئەفەرمێ واللهی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بە صاعێک خۆی دەشت تا پێنج مد بە پێنج مستی ئاوە یان ساعێک چوارە بە چوار قاپی ئاوە خۆیش تۆ غوسلی لە خۆی دەرکردووە ئایا تۆ لە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم پاک و خاوێنتری بۆیە ئەمەی کرد بۆی ئەم ئوممەتە کاراسانی بۆ بکرێ شل لە خۆی قورس نەکا نەک چی بە دوو بەرمیل ئاو و بە سێ بەرمیل ئاوی شێشتا خۆت پێ خاوێن نەکرێتەوە بگەڕێەوە بۆ سنەتەکەی پێغەمبەری خوا صلی وسلم ئا ئەمە بە مێشکتا بێنە بڵێ من حدم چییە لە پێغەمبەری خوا پاک و خاوێنتر بم دەی ئەگەر لانی کەم دوو ئەوەندەی ئەو بەکار بێنە لەوە زیاتر تێدپەڕان تاوانت کردووە خۆ حەق وایە هەر وەکو ئەویش بکەی ئێستا دکتۆرەکان زانایەکی بەڕێزم ئاگا لێ بوو لە تەلەفیزۆنێکەوە زۆر زانستیانە باسی ئەوەی کرد وتی وەڵڵاهی مانەوە لە حەمامە لە دە دەقە زیاتر ئینسان تووشی ئەنواعی نەخۆشی دەکا وتی زۆربەی خەڵکی ئەمڕۆ کەسیەکانی ئیتیهاب دەکات تووشی نەخۆشیەکانی جگەر و زراو دەبێ هی ئەوەیە ئەوەندە لە حەمامە دەمێنێتەوە ئەها پێغەمبەری خوا صلی سەلام هەرچی دیاری کردووە هەمووی لە بەرژەوەندی تۆی مرۆڤە حتا ئەگە کافر بە قسەی بکا بەختەوەری دنیا دەبێ ئەگە خۆی قیامەتی ناوێ بەڵێ خۆشەویستان هیوا هەیە هەموو شتێ بە پیس دەزانێ ئەو ڕاخەری لەسەری دانیشتووە ئەو بەرماڵەی نوێژی لەسەر دەکا ئەو دارە ئەو دیوارە بە هەموو شتێک قەڵسە بە تایبەت ئەمە لە خوشکاندا هەشمانە لە برایاندا بێتە ماڵەکەت نازانی لە کوێ نوێژ بکا ئەڵێی کاکە خاوێنە برا من خۆم لەوێ نوێژ دەکەم بەوخوا ئەبێ ئەو بەرماڵەش خاوێن بێ ئەرێ مناڵی وردتان نییە بەڵام پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی وا مەبە وا مەبە ئوممەتەکەم وا مەبە ئیمانداری بەڕێز الأرض كلها مسجد إلا المقبرة والحمام ئەم سەرزەوی هەر هەمووی مزگەوتە بۆ ئەم ئوممەتە ئوممەتانی پێشوو دەبوو چونایان لە کەنیسەیان لە دێرەکاندا نوێژیان بکردایە ئەبوو خۆت بگەیاندایە ئەو شوێنە فەرمووی خوا ڕەحمێکی بەم ئوممەتی ئاخری زەمانە کردووە بەهۆی منەوە ئەم سەر زەویە هەر هەمووی مزگەوتە بۆ تۆ لە هەر شوێنێ نوێژ بوو لەوێ نوێژەکەت بکە لە دوو شوێن خۆت پارێزە لە حەماما نوێژ مەکە و لە قەبرستانا نوێژ مەکە لە حەمام و قەبرەستانی لێ دەرچێ بە چاوی خۆت چاول لە پیسێکە نەبوو نوێژەکەی لێ بکە پێغەمبەری خوا صلی سەلەم جارێکیان چوو لە شوێنەکان نوێژی کرد کە مەڕوماڵان لێی دەمۆڵی قشپلەکانی ئا بە گەسکێک بەدەست لادا و لەو شوێنە نوێژی کرد بۆ لەوێ نوێژی کرد بۆی کەس نەڵێ ئەی پێغەمبەری خوا چۆن ئەمە شوێنی نوێژە فەرمووی حەمام و قەبرستانی لێ دەرچێ بەس چاول لە عەینی پیسیەکە نەبێت سوزدە نەخەیە سەر ڕیخ و پیسیەکە بەدەست بیماڵە و لای بە لەو شوێنە نوێژکە خوا لێت قبوڵ دەکا فەرشێک هەرچی پیسی پێوەی نییە نە بۆنی لێ دێ نە مناڵ میزی پێدا کردو میزەکە نەشۆرابێتەوە نە پیسی پێوە دیارە بۆ تۆ ئەوەندە لە خۆتی گران دەکەی و ئەم دینە دەکەی بە وەسواسی لە خۆت بۆیە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم مناڵی لە کۆڵ دەکرد أن النبي صلى الله عليه وسلم صلى وهو حامل أمامة بنت العاص بن ربيع صحابەکان دەفەرمون وەڵڵاهی چاومان لێ بوو پێغەمبەری خوا صلی الله علیه وسلم کچۆڵەیەک ناوی ئومامە بوو کچی عاسی کوڕی ڕەبیع بوو واتە کچەزای پێغەمبەر بوو ئەولادی حەزرەتی زەینەبە بوو لە ماڵ نەبوو وتی باوە گیان ئەم مناڵەم تخوا بۆ وریاکە هەتا دێمەوە ئەها باوەڕ چەند چ باپیرەکەی ئاوا بۆ کچە زاکانی ئاوا بکە پێغەمبەری خوا صلی الله دەیویست نوێژی چەشتەنگا و بیان هەر نوێژێکی تر بکە مناڵەکەش لەسەر گاگۆڵکە دەڕۆیشت و بەبێ گومان هەمومان دەزانین ئەو زەمەنە دایبی و ئەمانەش نەبووە عادەتەن مناڵ لەو تەمەنەیا معەڕەزە هەموو دەقەیەک میز بکا پیسیشی پێوە بێ مناڵەکەی بەرەڵا کردایە تووشی مەترسی دەبوو پێغەمبەری خوا مناڵەکەی هێنا لە کۆڵی خۆی بە جامانەیەک بە شتێک بەستی و نوێژەکەی پێوە کرد دە خەڵکی وەسواسی ئەم سەردەمە بێت ئەی هاوار کورە چۆنە و مناڵە نوێژی پێوە یاخ لەوانێ هەموو لەشی پیسی و میز بێ پێغەمبەری خوا ئەم وەسوەسانەی ڕەواندەوە با تووشی وەسواسی نەبی بەو مناڵەوە نوێژی کرد سوجدە و ڕکوعی برد هەم مناڵەکەی پاراست هەم خۆشی لە ئەوانە پاراست پێغەمبەری خوا صلی خێزانە بەڕێزەکانی دەفەرموون کان یلبس الثياب التي كان ينسجها المشركون ويصلي فيها خۆشەویستی خوا جلوبەرژی بۆ دەهات کە کافرەکان چنی بوویان ئەو زەمەنە زۆربەی هات بە بەداو شت چندراوە لەبەرئەوە ئەوەندە ڕاڕا مەبە با تووشی نەخۆشە دەروونیەکان نەبی لەسەر ڕێبازی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم حەزرەتی عومەری کوڕی خەتاب ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ کاتێک کە چوو بۆ سەردانی وڵاتی شام و لە شاری ئەلجابیە لایدا لەو کاتەدا دەمێک بوو بەڕێوە بوو وەرە لە مەدینەوە بەڕێکەوە بۆ سووریا بۆ شاری دیمەشق و ئەو مەنتیقەیە ئەبێت چەندی پێچوو بێ بیست شەو زیاتر بە پێ ڕۆیشتووە جلەکانی عەرەقیان کردبووەوە چڵکن بووبوون مسلمان دەبێ پاک و خاوێن بێ ئەگەر هەژاریش بێ الله ئەکبەر خەلیفەی هەموو مسلمانانی سەر زەویە قاتە جلێکی زیادەی پێ نییە ئەم جلەش چڵکن بۆ پێویستی بە شتنێکە پرسی ئەرە کێ قاتێ جلی زیادی پێیە ئەوەی لە خزمەتی ئەوەن هیچی قاتێ جلی زیادی پێ نەبوو فەمووی دەبێ ئەم جلەش بشۆرێ و پێویستی بە شۆردنە بیشۆم کابرایەکی گاور لەوێ پەیا بوو وتی وەڵا ئەگەر قبوڵی بکا خەلیفەی موسڵمانان من قاتێ جلی زیادم لە ماڵێ هەیە گاور گاور مەسیحی فەمووی بڕۆ بیهێنە ئەگە ئێمە هاودین نین بەڵام هاوژی نین جلەکەی هێنا و حەزەتی عمر ئەو جلەی لەبەر کرد دوسێ شوێنی دڕاب و هەتا پینان کرد و شۆرا بە بێگومان ئەو وەختە وەختی نوێژی شاتەوە ئەمە دوسێ سعاتێکی پێدەچێ نوێژی بەو جلی کابرای مەسیحیەوە کرد و نەیفەرموو ئەمە دەبێ عەرەقی پێوە نەخورابێتەوە ئەبێ دەستی گۆش بەرازی بەر نەکەوتبێ ئەها بۆی گومانت بۆ دروست نەبێ کار ئاسان بە لە دینا و حەزەتی عومەر هەر لەو کاتەدا گۆزەیەکیان بۆ هێنایی کابرایەکی گاور و مەسیحی بوو لە ماڵێک لایدا بوو بە ئاوی ئەو گۆزەیە دەست نوێژی هەڵگرت ئەگەر کابرایەکی وەسواس وای دەگوت خوا دەزانێ ئەم گۆزەیە شەرابی تێکراوە یان نا خۆ احتیمالی شەیە بەڵام تۆ بە چاو هیچ نابینی ئەو احتیمالە دوور خەوە لە خۆت ئەمە ئەمە دەستپاکی خەلیفەی موسڵمانان دەست دەردەخا ئەگەر بە بیست قات جلیشی هەبووە کەس پێی ناخۆش نەبوو مافی خۆی بوو بەڵام وەکو هەژارترین کەسی ناو ئەو کۆمەڵگایە دەژیا وە ئەمە ڕێزی ئیسلامە بۆ ئەدیانی تر خەلیفەی هەموو مسوڵمانان بەرگی کابرایەکی گاور لەبەر دەکا و نوێژی پێوە دەکا یعنی ئێمە ئیسلام ئەگەر حاکم بوو کەس لە خۆی نەترسێ هەموو کەس ئەمن و ئەمانی دەبێ هەموو کەس ڕێز و حرمەتی دەگیرێ هەموو کەس بە هاوژینی خۆمان حساب دەکەین ئەگەر هاودینیشمان نەبن لەبەرەوە ئیسلام ئەو بەرەکەتەیە ئەم سەر زەویە بەم هەموو ئارا و فکرە جیاوازەوە تەنها و تەنها دڵنیابن بەڕێزان ئیسلام دەتوانێت حکمی بکە تەنها بەو ئیسلامە مرۆڤاتی بە یەکسانی بەبێ گرفت بەبێ شەڕ و شۆڵ دەتوانێت بژی بەڵێ خۆشەویستان لە شەرعا دەفەرمێ تەنها دەعبایەک دڕندەیەک، گیانلەبەرێک کە پێویستە تۆ بۆ کوشتن زیادەڕەوی تێدا بکەی، سەگە. سەگ لەبەرئەوەی میکرۆبێک لە لیکەکەیدا هەیە، پێویستە حەوت جار بیشۆی جارێکیان بەگڵ بێ. گوێ لە فەرموودەکە بگرن کە پێغەمبەری خوا سەڵسەلام دەفەرموێ، اذا شرب الکلب فی اناء احدکم فلیغسله سبعا، لە بوخاری و موسلیمە فەرموودەکە هاتووە. هەر کاتێ، جا بەڵام وشە بە وشە سەیری حەدیس کەن، اذا شرب، ئەگەر فیعلەکە ڕوویدا چاوت لێ بوو بەو چاوەی خۆت ئەم سەگە دەمی نایە ئەم قاپەوە لێی خوارد و لێی خواردەوە شەریبە ڕوویدا نەک گومانت هەبێ هاتێ حەوشەکەوە سەگێکی تیا بوو بەڵام خۆ ئاگات لێ نەدەمی لە قاپەکەوە ناو حەرامە سیەوە قاپە بشۆیەوە چونکە خۆ چاوت لێ نەبووە ئەبێ چاول لێ بێ فعلەکە ڕووی داوە شەریبە ڕووی دابێ ئەلکەلب و سەگ بێ نەک مشک بێ نەک پشیلە بێ نەک قۆڕی لەیەکی بچکۆلە بێ چوو بێ قاپێکەوە دنیای لە جیاتی حەوجار حەفتا جاری بشۆی فی ئینائی ئەحەدیکم قاپەکە هی تۆ بێ نەک بڵێ وەڵا دەمی لەو کانیە ناوە وەڵا بەو سەر زەوێدا ڕۆیشتووە پیسە ئەوانە فەلیەغسیلهو سەبعەن بۆت هەیە حەوت جاری بشۆی لە حەدیثێکی ترا کە ئیمامی ئەحمەدیش بە ڕیواتێکی ناوە لەگەڵ مسلمە ئەولاهن بالترابی جاری یەکەمیان قڕە سوور بێنە لەگەڵ ئاوا تێکەڵاوی کە جارێکی پێ بشۆ شەش جاریکەشی ئەو پێداکە والله لەویشە حەرامە بیکەی بە هەشت جار نەک بڵێ دڵم خاوێن نابێتەوە خوشکی بەڕێزی وا هەیە بەتایبەت لە ئافرەتاندا دەڵێم قۆڕیلەیەکی بچووک سەر مازەڵەیەک بچێتە مەتبەخەکەیەوە هەرچی قاپ و قاچاخی ئەو ماڵەیە دەبێت بڵاو بکرێتەوە بە شەرتێ نەشی بینیوە چووبێتە ناویەوە نەشی بینیوە ئەمە هەر گومانە ئەمە بێ شەرعیە بەڕێزان ئا ئەوەیە وردە وردە تووشی نەخۆشی دەروونی و نەفسی دەبی دواتر دڵ بە هیچ شتێ پانابێتەوە ژیانت دەفەوتێ کە شەرع ئەمانەی باس کردووە لەبەر ئا ئەم ڕۆژەیە کە خەڵکی کەوتوەتە ناوێ و تووشی نەخۆشە دەروونیەکان بووە جوانترین سیفەتی وەسواس ئیبن قودامەی حەنبەلی ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ کە لە شەست سەد و بیست هیجریا وەفاتی کردووە باسی کردووە دەفەرمێ وەسوەسە گوێڕایەڵی شەیتانە ئینسان بە وەسواسی دەگاتە پلەیەک کە لە شێتی نزیک دەبێتەوە ناڵێ وەسواس شێتە بەس لە شێتی نزیک دەبێتەوە بۆ چونکە بە قسەی گومان دەکا واز لە یەقین دێنێ گومانەکە ئەبێ ئینسان گومان واز لێ بێنێ و بە قسەی یەقین بکا ئەم یەقینی هەیە کە وایە کەچی بە قسەی گومانی شەیتان دەکا و بە شوێنی دەکەوێ بۆ نموونە دەستنوێژی گرتووە لەبەر ئەو بەلوعەیە بە تەواوی ئەندامی لاشەی شتووە دەگاتە سەر بەرماڵەکە و شەیتان پێڵە وەڵا مەسحی سەرت نەکردووە ئا لەو کاتەدا تۆ یەقینت هەیە کە دەستنوێژت گرتووە چەند ساڵە دەستنوێژ دەگری دەزانی مەسحی سەر هەیە لەو سەر بەرماڵە نەگەڕێیتەوە ئامان بە قسەی شەیتان بکەی بڵێی دەچمەوە مەسحی سەرەکەم دەکەم بەخوا هەر یەکەم جار خلیسکانت زەحمەتە دواتر توش دەبیت قاچت شتوە و دڵنیای کە شتوتە پێت دەڵێ وەڵا قولە پێت تەڕ نەبووە ئاوا ئاوڕی بۆ بدەیتەوە تووشی داوەکە دەبی تووشی وەسواسی مەبە بڕۆ نوێژی خۆت بکە خوای پەروەردگار ئاگای لێیە کە تۆ بە ڕێکوپێکی دەست نوێژەکەت گرتووە تەمبەڵ مەبە حەقی خۆی بدەیە بەڵام کە هاتی لەولاوە بۆی مەگەڕێەوە چونکە لەو کاتەدا یەقینت هەیە یەقین مەگۆڕەوە بە گومان هیوا هەیە خۆی دەشوا، غوسڵی لە خۆی دەرکردووە، هیچ مەبەستێکی نەبووە تەنها جێبەجێکردنی فەریزەیەکی شەرعیە کە لەشگرانی پێویستی بە خۆشتنە. سبحان اللە فەقیرە یەک سەعاتە خۆی دەشوا هاتووەتە دەرەوە ئەمجا بێ بچێ بە ئاوی ساف خۆ بشۆتەوە وەڵڵا نێتم نەهێناوە. ئەی برا تۆ بە چ نێتێک چوویتەوە حەمام؟ وەڵڵا بە نێتی خۆشتنی لەش پیسی وا بڵێین لەشگرانی. بەڵام وەڵڵا بە قسە نەموتووە. هەر بەو نێتە جلەکانت داکەندۆوە خۆی نێتە. بەس شەیتانە دەیەوێت تووشی نەخۆشی بکات لەدوای ئەو هەموو ئاوە گەرمە بە ئاوی ساردی چەند جارش خۆ بشۆیتەوە هەیە لە حەوزی ئاوا چاوی هەڵدێنەوە وەکو ناو چاویشم تەڕ ببێ هەیە بە مست و بە سۆندە ئاو دەکاتە کونی گوێیەوە کە لە شەرع ئەمانە واجب نین بشۆرێن پێویست ناکات خۆت تووشی ئیتیهاباتی چاو و ناو گوێ و ئەمانەکەی زۆر کەس هەیە تووشی گوێ بووە گوێهێشەیەکی پیس لە ئەنجامی ئەوەدا بۆ ئەوەندەی ئاوی کردۆتە گوێی خۆیەوە کە شەرع نەهی لێ کردووە بەڵێ پێویست ناکا ئەوەی بە دەرەوە ئاوی پیا ڕۆیشتووە ئەوەی لە ناوەیە ئەوەندە گوێی مەدەیە تۆزە بە پاک و خاوێنی بیسڕەوە پێویست ناکا سۆندەی ئاوی بکەیە ناوەوە ئەمانە هەمووی یەقینەکە تۆ دەگۆڕێەوە بە شکێک کە دەڵێ وانە ئەمجا لە ئازاری جەستەی دەروونیەوە تووشی ئازاری جەستەیی دەبی کابرایەکی بەڕێز لە یەکێک لە گوندەکانی ئەم کوردستانی پارێزگای سلێمانی خۆمان ڕووی داوە کابرایەک لە حەوزی لادێکەیاندا ئەوە یەقینەوە زەم ئێستاش کابرا ڕەڵم بێ لە ژیاندا بێ لە حەوزی گوندەکەی خۆیاندا دەیەوێ خۆی پشووە پێویستی خۆشنی لەسەر واجبە ئەچێتە ناو حەوزەکەەوە دەقەیە دوو دەقە زیاتر لەژێر ئەو ئاوەیە ئاوی حەوز گەرمە عادەتەن ئەوەی کەکانیە زووتر لەشی ئینسان بە تەواتی تاڕ دەکا تۆ دەقەیە دوو دەقە مایتەوە هەتا هەناسەی تون دەبێت هەر لە ژێراوەکەدا دەبێت دێتە دەرەوە سەیری خۆی دەکا بزانێت تەڕ بووە ئەوەی کە دیارە تەڕ بووە بەڵام ئەنجا گومانی هەیە پشتم تەڕ بوو بێیان نا مێر منداڵێکی گەنج لەوێ دەبێ ئەڵێ ئادەی کوڕی باش سەیرێکی پشتم کە بزانە تەڕ بووە ئەویش ئەم پیاوە باشە یەکینە لەم حەوزە چۆن پشتی تەڕ نەبووە ئەڵێ وەڵا بەقەدەر ئاوێنەیەک ئەوە بستێک دەبێت لە پشت تەڕ نەبووە ئەڵێ ئەم جارە خۆم دەخەمەوە ئاوەکەوە یەعنی ئەمە واقیعێکە بەڕێزان ها ئینسانەکە تووش بووە خۆ دەخاتەوە ئەو ئاوەوە دیسان ماوەیەکی زۆر دەمێنێتەوە دێتەوە ئەڵێ تەڕ بووە ئەڵێ وەڵا ئەوێ تەڕ بووە بەڵام لەولاوە بستێشکە وشکە پێنج شەش جار خۆی پێ لەو ئاوە هەڵدەکێشێتەوە ئاخری کابرا بەردێک دەستداتەوە تۆ گاڵتە بە من دەکەیەوە بە چێ ڕادەبێری من هەر فەوتام لەو ئاوەدا چۆن تەڕ نەبووم ئەڵێ مامە گیان وەڵا من گاڵتە بە تۆ ناکەم تۆ خۆت گاڵتە بە خۆت دەکەی ناچارم دەکەی وات پێ بڵێم ئەی معقولە ئینسان چەند جار لەو حەوزەیا بێ و ئەگەر ئەوێت پێشتر تەڕ بووبێ بۆ وشک بۆوە لەبەرەو من ئەم مناڵە ئامۆژگاری ئەو پیاوە گەورە دەکا ئامۆژگاریت دەکەم بۆ ئەوەندە وەسواسی خۆت تووشی ناڕەحەتی دەکەی وا دەکەی مناڵ گاڵتەت پێ بکا لەبەرەوە بەڕێزان ئەو یەقینە کە تۆ یەقینت هەیە مەیگۆڕەوە بە گومان هیوا هەیە وەسوەسایی لە پیتا هەیە تا نێتی نوێژ دێنێ ئەوەندە بە وردی هێناوێتی ئەوەی لە تەنیشتەوە هەموو فێری نێتی نوێژ هێنابوون ئەوەندە بە وردی و جوانی وتوێتی کەچی دەگاتە اللە اکبر دیسان پەشیمان دەبێتەوە سەر لەنوێ دەست پێدەکاتەوە هەیە ئیمام دەچێتە ڕکوع ئەو هێشتا ئەڵێ نێتمە دەکەم ئەوەندە ڕکان نوێژە مەلام بینیوە مستقبل القبلة باشە مامۆستا تۆ بەرەو قیبلە ڕاوەستاوی تۆ بڵێ گومانت هەبێ کەوا قیبلەیە ئەگە گومانت هەبێ ناوێ نوێژی لێ بکەیت ئیتر ئەم مستقبل القبلە و ڕووم لە قیبلەیە بۆ چییە تۆ یەقینت هەیە کە ئەمە قیبلەیە ئەم مستقبل القبلەیە زیادەیە زیادە بار مەکە لەسەر شانی خۆت و لە خەڵکی گران مەکە ئەم دینە دینی ئاسانکارییە هەموو قورئان بخوێنەوە یەک ئایەت باسی غوسڵ و دەستنوێژ کە خەڵک زۆر گرفتارە پێوەی غوسڵ و دەستنوێژ تەنها لە یەک ئایەتی قورئانە ئایەتی شەشی سورەتی مائیدە خوا باسی کردووە لەوێشدا دەفەرمێ ئای ئەم ئاینە گرانی تێدانێ و ئەم دینە قورسی تێدانێ لە خۆتانی گران مەکەن چونکە خوا عالمە کە ئێمە شل لە خۆمان قورس دەکەین بەڕێزان ئەمجا هی وایە لە پیتەکاندا، اللە ولا الضالین، لین، حد، بۆی نایە. ئیمام ابن قدامەی مقدسی رەحمەتی خوای لێ بێت دەفەرمێ کابرایەک هات بۆ لام وتی مامۆستا لە ڕای ئەو خوارە ئامۆژگاریم بکە وەکو ئەو خەڵکە بتوانم بڵێم السلام علیکم ئەی وتم برا هەر وەکو ئەوەی ئێستا وتت بیڵێ کافیە وتی وەڵا هەر چەندەکەم وەک ئەو خەڵکە ناتوان بڵێم السلام علیکم دەترسم تەریقمەوە سەلامەکەم ڕەوان نەبێ ئێ تۆ ئەیڵێ ڕێک و پێک یەقینی هەیە گوێی لە خۆی هەیە دەیزانێ کە چی گومانی هەیە کە ئەم یەقینە ڕاست بێ ئەمە بەڵایە یەقینت هەیە کوتە ئیاک نعبد مەڵێ ئیاک نعبد مادام ئەو دوو تۆ تەواوە ئەمانە هەموو نەخۆشە دەروونیەکانن جا ئینسان هەروەتا قاچی خلیسکاوەکو عەرزم کردن جار بۆ جار تووشی داوی شەیطان دەبێت ئینسان ژیانی دەفەوتێ بۆیە سەلەفی ساڵح فەرموویانە وەسوەسە خەبل فی العقل ونقص فی الدین بەڕاستی ئەوە خەلەلێکە لە عەقڵایە بەرەو شێتی دەڕوا ئینسانەکە و نوقسانێکە لە دین و ئیمانی لە دین و ئیمانەکەی پتەو نییە یوایە وازانێ ئەوە واریعە هەموو جلەکانی دانێ و خۆی حتا ئەمە هەڵکە تا ئەژنێ ئەمجا دەستنوێژە بگرێ ئەڵی بەخوا پیاوی چاکە بەعکسەوە ڕۆکەوە نوقسانی لە بیر و باوەڕ و عەقیدەیدا هەیە ئەی ناوەکو پێغەمبەری خۆ سەڵسەم بە ئاسانی دەستنوێژ و غوسڵی دەکرد و نوێژی دەکرد ئەوە نوقسانی لە عەقڵیا هەیە و نوقسانی لە دین و ئیمانیشیدا هەیە، بە لە خۆی بترسێ، پیاوی چاک نییە. ئێستا زاناکان دەڵێن فعلا وایە، خبل فی العقل، وەسوەسەی قەهری و ناچاری، نەخۆشییەکە لە عەقڵایە. ئەم زانیارییە کە نەقڵ بووە بۆ مێشک بە هەڵە نەقڵ بووە. دواتر لە مێشکا چەسپاوە پێویستی بە شۆردنەوە هەیە. زۆر کەس هەیە مامۆستای بەڕێز کە خەڵک پرسی پێ دەڵێت ئەعوذ باللە من الشیطان الرجیم، بەخوا بە ئەعوذ باللە من الشیطان الرجیم لا ناچێ ئەمە. ئەمە پێویستە ئەم نەخۆشیانە کە تووشی ئەم نەخۆشە دەروونی بن سەردانی پسپۆڕی دەروونی بکەن حەپ و عیلاج هەیە کە بەکاری هێنا ماوەیەک ئەم مێشکە دەشواتەوە ئەم شریتە لادەبا ڕێنمایی پێویست وەرگێ لەبەر وەگە کەسێکتان هەیە لە ماڵەوە سەرکۆنەی مەکەن بەو حاڵەتە پێویستە بچێتە لای نەخۆشێک لای دکتۆرێک کە پسپۆڕی نەخۆشیە دەرونی و نەفسیەکانە و عیلاج و دەرمانی ئێستا بۆ دۆزراوەتەوە بە پێدانی ئەو حەب و دەرماناوی عەقڵی ئەم ئینسانە وردەوردە دێتەوە سەرخۆی و لەو بەڵای بە پشتیوانی خوای پەروەردگار ڕزگاری دەبێت وەسوەسەیەکی تر لە جۆری وەسوەسەی مەترسیدار ئەوەیە ئینسانەکە دایمە لە شت دەترسێ بەڕێزان بەردەوام دەترسێ لەوەی کە کارەساتێک ڕووبدا لە کاتێکا کە جگەی ئەو مەترسێ نیە بەترسێ نەخۆش بێ لە کاتێکەکە نەخۆش نیە هەیە سابوونی شۆردۆتەوە بستێتی بە سابوونەکە دەستی پشۆ جارێ پێشدا سابوونەکەی شتووە ئێ باشە سابون بە سابون دەشۆرێ یعنی ئەمە بۆ خۆی نەخۆشییە ئەڵێ نەوەک تووشی نەخۆشی بم هەیە توێتی ئەو سابونە هەتاو لێی داوە نەوەکو سابونەکە نەخۆش بێ دوای دەستی منیش نەخۆش بێ هەیە پارە بەدەستەوە بێ بە حیاتی ناوێ نانی بخوا ئەڵەوە دەستی زەلامێکیکەی لێدراوە ئەمانە مەجێگەی مەترسی نین پاک و خاوێنی باشە بەڵام نەکەی ئەو حەدێک کە تووشی ئەو حاڵەتت بی جا ئەمە پەیوەندی بەوە نییە بڵێ فڵان کەس خوێندەوارە یان نەخوێندەوارە لە لادێ دەژی یان لە شاردا دەژی یەکێ لە دکتۆرە گەورەکان دەفەرمێت تەلەبەیە دکتۆرێک هات بۆ لامان دکتۆری دەروونی بوو دکتۆرێکی تر سەردانی کردبوو دکتۆرێکی گەنج دەچێ بۆ لای ئەم دکتۆرە دەروونیە ئەڵە جەنابی دکتۆر من مبتەلا بووم عیادەکەم داخستووە دکتۆری گەورە بوو عیادەی نەخۆشانی هەبوو بۆ خۆی نەخۆش بووە ئەڵێ جەنابی دکتۆر جا تۆ بۆ نەخۆشی خەڵک نەخۆش بێ ئەچێ بۆ لای دکتۆر دکتۆر بۆ خۆی نەخۆش بێ ئەڵێ خۆزگە نەخۆشی جەستەیم هەبووە عیلاجم دەکرد من نەخۆشی دەروونیم هەیە جەنابی دکتۆر ئەڵێ چۆن ئەڵێ لەو ژوورە کە دەخەوم ئارامم نییە لە ترسی کارەبا کاتی خۆی بینیومە ماڵێک بە شۆرتی کارەبا سووتاوە والله سێ جاری ڕێکە من هەرچی وەیاری کارەبای ماڵەکەمە لێم کردوێتەوە دامناوەتەوە جارێکیکە ئەمە جاری چوارەمە پێم دەڵێن دەڵێن هیچ عیب لەم وایارانەدا نییە هەمووی ڕێک و پێکە ئەندازیاری کارەباییم هێناوە ڵە دڵنیات دەکەم من لەو ژوورا دەخەوم کەچی بە هیچ شێوەیەک ئارام نییە لە ترسی شۆرتی کارەبا ئەڵێ دکتۆر لێ پرسێت جارانی تر وا بوو ئەڵێ ئەو کاتەش کە قوتابی بووم لە کۆلێجی پزیشکی لە مەرحەلەی چوارا وام لێ هات ئاو کاتەدا باشی نەخۆشی ئایدزمان دەخوێن من یەقینم هەبوو کە من تووشی نەخۆشی ئایدز بووم ئێ بابە دەیانگوت تۆ خۆ هەستا خێزانت نییە دەستی نامەحرەمت دەکرد بەر نەکەوتووە فەحسەکانی پزیشکی و دکتۆریان بۆ دەکردم هەموو فەحسەکانم خاوێن بوون کەچی دایمە گومانم لە خۆم هەبوو کە نەخۆشی ئایدزم لەگەڵا بێ ژیانم لێ تاڵ بوو ها تەلەبەی کولی طبە ئەم وەسوەسەیە چی پێ دەکا ئەڵێ دواتر دکتۆرەکان دەرمانیان کیان بۆ نەهاب بە دەرمان چارەسەر دەبێت دەرمانیان بۆ نووسیم ئامۆژگاریان کردم ڕزگارم بوو بەڵام ئێستا کە هاتوومە ماڵ و حاڵی خۆمەوە دیسان لەڕێی کارەباوە مەترسیم هەیە لەبەرئەوە ئەو مەترسیەش بە چی چارەسەر دەبێ ئەنما ئەصابەکە لەم یەکون لیوختیەکە بەڕێزان دڵنیا بە حەزەتی رسول الله صلی الله علیه فەرموویەتی احتیاط و حەزەر پێویستە واجبە بیکە بەڵام لەوە تێپەڕی بزانە ئەوەی خوا بۆ تۆی بڕیاردابێ واللهی هەر پێتەوە دەنووسێ والله ئەوەی خوا بۆی بڕیار نەدابی واللهی لێت دوور دەکەوێت چەند نەخۆش هەبووە چەند نەخۆش هەبووە خەڵک نەفرەتی لێ کردووە لێی دوور کەوتوەتەوە نەوەک نەخۆشیەکەی لێ بگرێتەوە خوا شیفای بۆ ناردووە ئەها پیرەمێردی شاعیر لە شعرێکا زۆر جوان دیمەنێکمان بۆ باس دەکا و دەفەرمێ ئاغای شیوەکەڵ یەکێکیان تیا بوو کە ئاغال ئاغای قادراغای ناو بوو پێی بریندار بوو لێی کرد بە خۆرە خۆرە وەکو سەرەتان وا بووە پێی بریندار بوو لێی کرد بە خۆرە ئەهاتنە سەری حەکیم بە نۆرە ڕۆژێک مەولەوی حەکیمی بانە پێی وت ڕەحمت بێ بەم مناڵانە ئەم دەردە پیسە ئەتەنێتەوە پیاو ئەبێ لێیان دوور کەوێتەوە ئاغا لە دوور دێ چووە بن دارێ ڕاکشا و ڕوانی بۆی کشا مارێ ئەمیش بێزار بوو چاوی لێ قوچان تا هاتە سەرپێی خۆی هیچ نەجوڵان هەرچەند خەڵک و خوا لە دوور پەیدا بوو تا ئەوان هاتن مار پێوەی دابوو پێی چاک بووەوە وەک جاری جاری خۆ ناڵێن ئەمەش تەبیعەن ناردی بە پێوەدانی ئەو مارە خوا شیفای بۆ نارد و بەساغیاتەوە بۆ ماڵەوە ئەوە بزانە ئەنەما ئەصابەکە لەم یەکن لیوختیاکە والله ئەوەی بۆ تۆ بێ لە ئاسمانەوە بڕیادرابێت ناتوانن لێلادا بە پێوەدانی مارێک خوای گەورە شیفای ئەو سەرەتانی قاچی بۆ نارد و گەڕایەوە بە ساغی بۆ لای ماڵ منداڵی خۆی ئەم بەیانیە بەداخەوە دەوری سەعات هەشت و نیو کارەساتێک ئال لەو مەشروعی کۆتەڵە ڕوویدا کابرا هاتووە لە سایدی خۆیان بە سارێکی نوێی مەزبوتی هەموو مواسەفاتی سارەی نوێی تێدایە بەر ڕێواشی جوانی دەڕوا سارە لەم بەرە وەرگەڕاوە چۆتە سەر سایدی ئەو بەر نەک لاشەکانیان بۆ دەرناتن بە کوتە گۆشتی دەریان هێنان پێنج نەفەری هەر تێدا سوتا تەنای چەند موچاوی بە حاڵ دەناسرێتەوە ئەوەی تریشیان کە چۆتە سەرەوە سارەویش سێ نەفەری تیا بۆ مردن و یەک مناڵێک بە هیلاکە دەرچووە ئەمە ئەمە حاڵێکە دەیتر تۆ پێویست ناکە ئەوەندە بترسی لە هەموو شتێک خۆت بپارێزە پاک و خاوێن بە حەزەری خۆت بکە پاشان بیسپێرە بەخوا لە هەموو شتێکە هەر ژیانت پڕ مەترسی نەبێ بەڕێزان دڵنیا بە لای خوای پەروەردگار کارەکان بڕاونەوە یەقینت هەبێ تووشی نەخۆشیە دەروینەکان نابی ئینشاءاللە بەڵێ ئیماندارانی بەڕێز، یەکێکی تر لە وەسوەسەکان کە لە کۆتایدا ئاماژەی پێ بکەم و خەڵکێکی زۆر گرفتارە پێوەی ئەوەیە وەسوەسە لە خەوتنی تەڵاقە کە ئەمە زۆر بۆ بەداخەوە کابرا نە تەڵاقی خواردووە نە ژنەکەی موشکیلەی هەیە لەگەڵیدا کەچی دایمە دەپرسێ لەم مەلا بۆ ئەو مەلا لەم تەلەفۆن بۆ ئەو تەلەفۆن وەڵڵاهی وازام تەڵاقم خواردبێ بەڕاستی ئەوەش گرفتێکی گەورەیە بەردەوام لەوەدا ئەڵێ مامۆستا ترسم تووشی زینا بم چونکە ئێبابە بە لەفز هیچت وتووە نەوەڵا هیچ مشکلەیەک لە ماڵەوە بووە نەخێر کەچی لە ناخی خۆما دڵم پێم دەڵێت تەڵاقت خواردووە ئەمە پێغەمبەری خوا سەڵسەم کاتی خۆی باسی ئەوەی کردووە ئەمانە حتا جاری وا مامۆستا ئاینەکان لیان بێزار دەبن لیژنە فتواکان دەریان دەکەن لە کاکە وەڕز بووم لێت هیچتر لێم مەپرسە تۆ نەخۆشی بڕۆ بەلای نەخۆشیە دەروونیەکان پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم دەفەرموێ ان اللە تجاوز عن امتی ما حدثت به انفسها ما لم تعمل به او تکلم خوای پەروەردگار عەفوی کردووە ئەم ئومەتە چاوپۆشی کردووە لەم ئومەتە خوای هەزاران جار هەزار سوپاس بۆ تۆ کە ئەوەندە بە ڕەحمی لەگەڵ ئەم ئومەتی ئیسلامەدا ئەگەر ڕەحممان بە خۆمانا بێ خوا سەرفی نەزەری کردوە و تەجاوەزی کردوە و چاوپۆشی کردوە لەم ئوممەتی ئیسلامە لە هەر خاڵێک کە بە دڵیاندا بێ لە هەر وەسوەسەیەک کە بە دڵیاندا بێ مادام بە قسە و بە ئاشکرا نایڵێ و کاری پێ ناکا خوا عەفوی دەکا و هیچی لێ ناگرێ ئیمامی سەنعانی لە سبول السلام شەرحی بلوغ المەڕامە دەفەرمێ ئەمە بەڵگەیە لەسەرەوەی ئەو کەسانی تووشی ئەو وەسوەسێ بوون با هەر گوێشی نەدەنێ دڵنیا بن تەڵاقیان ناکەوێ لەبەرەوە هیچ کە مەپرسە ئەو ژیانی خۆت لێ تاڵ مەکە و خێزان لە خۆت مەشێوێنە کۆتا شت کە ئاماژەی پێ بکەم ئەوەیە ئینسان جاری واهەیە بەدەست خۆی نییە وەسوەسەیەکی بۆ دروست دەبێت پەنا دەگرین بەخوا لەوەی کە ئایا خوا هەیە یان نییە هەیە ئەهلی مزگەوتە یعنی ئەوە ئەمە ڕوو دەدا بۆ ڕوو دەدا لە زمانی پێغەمبەرا ڕوویدا هیچ کەسێک لە ئێمە حەدی نییە بە پەنجەی سەحابەیەکی خۆشەویستیش بێ چونکە ئەوان بناغەی ئەم دینیان دانا والله صحابەکانی پێغەمبەر صلی الله علیه و سلم هاتنە خزمەت پێغەمبەری خوا صلی الله علیه و سلم لە بخاری و مسلمە هاتووە دەفەرمێ وتیان ئەی پێغەمبەری خوا ئینا نەجد فی ئەنفسینا ما یتعاظم ئەحدنا ئەن یتکلم به پێغەمبەری خوا فاصم والله ئێمە وەکو ئەصحابی تۆ بەدەست خۆمان نییە جار هەیە شتی وا بە دڵمان نادێ بڕوا بکە بە زمان ناتوانین بۆت بگێڕینەوە یعنی ئەوەندە خەتەرە لەباری بوونی خوا هەیە نییە قیامەت هەیە نییە بەهەش هەیە نییە شتەکە ئەوەندە خەتەرە بە زمان ناتوانین لە حزور جەنابتا بیڵێین پێغەمبەر صلی الله علیه و فەرمووی قد وجدتموه ئەگە بەدڵتان داهات هەست بە ناڕەحەتی دەکەن پێتان ناخۆشە کە ئەم خەتەرە بەدڵتان نەهاتووە قالوا نعم وتیان ئەرە والله ای پێغەمبەری خوا خەریکە لە داخا بمرین کە ئەو خەتەرەمان دێتە دڵەوە فەرمووی ذلك الصريح الإيماني ئەوە نیشانەیە ئیمانەکەتان قەڵاییە و پتەوە چونکە ئەگەر ئیماندار نەبوونایە پێی ناڕەحەت نەدەبوو کابرای کافر یەک تۆز بە خاڵیدا نایە گومانی بۆ دروست دەبێ بەڵام ڕەنبێ وابێ تۆ کە ئیم ئەم وەسوەسەت بۆ دەڵی شەیتان بە نەعلەت بێ و گومانەکەت دەڕەوێنێ و پێی ناڕەحەتی نیشانەوە ئیمانەکەت پتەوە ئیمانەکەت هێندە پتەوە شەیتان هیچ مەجالی نەماوە دەوێ ئا لەوێ زەربەیەکت لێدا پێغمبەری خاص اصلا فرمود ان الشیطان یاتی الشیطان احدکم شیطان دێ بۆ لای یەکێک لە ئێوە دانیشتوی عیب نییە خەتەرێکت بۆ دروست دەکا فەرمووی کە گەیشتیە فإذا بلغ ذلك گەیشتی ئەم حەدە فلیستعذ بالله دوو شت بکە یەکسان بڵێ اعوذ بالله من الشیطان الرجیم خوا پەنات پێ دەگرم لەوەی کە شەیطان وەسوەسەی خراپ بخاتە دڵمەوە خوای پەروەردگار ئەوەی لار و لەوێر و خراپن یا ربی خوا هیدایەتیان بدەیت خوا هیدایەتیان بدەیت بۆ سەر ڕێگای خواناسی و دینداری و عاقبەت خێری ئەوەی نەخۆشە لەم ڕۆژی موبارەکی جومعەدا خوایە لێت دەپاڕێنەوە شیفای بەخێری بۆ بنێری یا ڕەبی خوایە شیفای بەخێریان بۆ بنێری ئەوەی دڵتەنگە دڵخۆشی کەی ئەوەی مردووە لە گوناهی خۆش بی ئەوەی مردووی لێ مردووە خوایە سبوری بە دڵ و دەروونی بدەیت یا ڕەبی خوای عاقبەتی هەموو لایەکمان بەخێر بگێڕی ئامین ئامین والحمد لله رب العالمین